کە ئەگەر ئینسان شوکری پەروەردگاری لەسەرا بکا سەردەمێکی خۆشە پێشکەوتنی زانست و تەکنەلۆژیا و ئامێرەکانی سەردەم بەختەوەریم بۆ مرۆڤ بەڵام بەمەرجێک ئینسان خالیقەکەی لەگەڵا لەبیر نەچێتەوە ئەبینین لەم سەردەمەی ئەمڕۆماندا بەداخەوە ئەم لایەنی مادی و لایەنی پارە و خۆشیەکانی ژیان خەریکە باڵ دەکێشێ بەسەر هەمووماندا زۆرجار پەروەردگارمان ئەگەر نەشڵێم لەبیر دەباتەوە وەکو پێویست و حەق ئەو ئەڵڵایە ناناسین بۆیە بە پێویستم زانی کە لە خزمەت جەنابتاندا زنجیرە باسێک لەسەر پیرۆزی و گەورەیی اللە بدوێین خالق و ڕازقمان ژێرەر و ئەو کەسەی کە دەمامرێنێ و ڕوحمان لێ وەردەگرێتەوە کە اللە سبحانه وتعالی دوو تاری جمعەکانی ڕابردوومان لەسەر ئەو بابەتە قسەمان کرد بە پشتیوانی خوای تاک و تەنها ان شاء اللە وباللە التوفیق ئەم ئەڵقەی سێیەمە لەو زنجیرە باسەش هەندێکی تر قسە دەکەین خالقێک کە دەبێ بچینە خزمەتی و ئیعتراف بە بەندایەتی خۆمان و گەورەیی ئەو پەروەردگارە بکەین لە خزمەتیا بڵین ئیلاهی تۆ خودای منی ژیان بەخش و پەنای منی لە بۆ دەردی کاری ڕوحم دەوای منی تۆ ئیلهامی ژیری من و بناوانی بڕوای منی خونجەی پشکواو پەڕی نەخشاو دەریای وەستاو تۆوی تەقاو تابلۆ تابلۆ دانراون بە قەڵەمی تۆ کێشراون گرێی پەنهانت هیچ کەسێک نایکاتەوە بۆ چرکەیەک غافڵ نابی و وەنەوز و خەو ناتباتەوە ئەوەی لای ئێمە گرانە زۆر ئاسانە بەلاتەوە، کێی تر هەیە پەردەی ژیان لە زیندوان لا بدات و داباتەوە؟ کەس خوا نییە هەر تۆ خوای، پەنا نییە هەر تۆ پەنای، چاکی پاکی تاکی تەنهای، بێکەسی کەسی بێکەسی، کێ تۆی هەبێ هەر تۆی بەسی، خاوەن دەسی بۆ لێقەوماو فریادڕەسی کە بەندەکە لاڵایەوە وای چەندە گورج و زوو ڕەسی ئاگاداری چرپەی مێرووی بەسەر بردی لوسا بڕوا ئاگاداری چرپەی مێرووی بەسەر بەردی لوسا بڕوا بە گەڵا و گوڵ ئاگاداری کە باران ڕوخساری دەشوا بێ ئاگانی لە زیندەوەر چۆن لە هێلکەی بوون دێتە دەر بۆ کوێ دەڕوا چۆن ڕۆزی خۆی بەدەست دێنێ و چۆنی دەخوا کە بە باڵا و چڕوچاوم وەکو مرۆڤ داڕێژراوم کە لە جێدا کەسیف نەبووم وەک دار چنار چەقێنراوم لە شکرانەی تۆ دەرناچم سوپاست کەم هەتا ماوم هەرچیم هەیە هەرچیم هەیە لە ڕوخسار و لە هەناوم دڵم چاوم بوونم ناوم نانم ئاوم تۆ پێت داوم دەی پەروەردگارە هەزاران جار سپاس بۆ تۆ کە فەزڵی ئەم قورئانەیە بەرەکەتی ئەم پێغەمبەرەیە صلی الله علیه وسلم ئێمە گومڕا نەبووین خالقی خۆمان دۆزیەوە خالقی خۆمان ناسی هەزاران جار سوپاست دەکەین پەروەردگارە و یا ربی خۆیا دامازراومان کەی لەسەر ئەم ڕێبازە خۆشەویستان لە ئەڵقەی ئەم زنجیرە باسەدا لە ئەڵقەی سێیەمە دەچینە خزمەت حەزەتی ئیبراهیم پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ باوکی پێغەمبەرانە ئیبڕاهیم ابو الانبیاء باوە گەورەی پێغەمبەری خۆشەویستی خۆمانە صلی الله علیه وسلم کاتێ وەصفی رب العالمین دەکا خوا لە قورئانا وشەکانی تۆمار دەکا بە چوار ڕستە دەفەرمێ خوای من ئا ئەوەیە ئەی بەندەکانی خوا ئاوا خوا بناسن ئەفەرمێ یەکەم خاڵ الذي خلقني فهو يهدين پەروەردگارم ئەو خالقەیە کە دروستی کردووم و هیدایەتیشی داوم هەر بۆ خۆی هیدایەتی داوم ئەفەرمێت دروستکردن و هیدایەتدان ڕێنیشاندان ئەگە ئینسان تەماشای دروستکردن کە خۆشەویستان و ئیمانداران زۆربەی مەخلوقات و دروستکراوەکانی خواش وەکو ئێمە لە خوێن و خڕۆکە و مادە پێکهاتوون گەورەیی ئەم ئینسانە لەوەدایە لە ئاستی توانادا باوەڕتان بێت لە باڵندە و زیندەوەرەکان نزمترە. ئەزانی چاوی مرۆڤ قەت ناگاتە چاوی باز لە تیژیدا؟ قەت گوێی مرۆڤ لە هەستیاریدا ناگاتە کەروێشک و گوێدرێژ و گورگ. هەر گورگێک، گوێدرێژێک سەد قاتی مرۆڤ گوێی سووکە. ئەگەر تۆ لە یەک مەترەوە قسەیەک ببیستی، ئەو گوێدرێژە بەستەزمانە لە سەد مەترەوە قسەکە دەبیستێ. گورجێک لە دوو سەد مەترەوە دەیبیستێ. ئەوەندە گوێیان بەهێزە. ئەگەر لە چڕنووک و نینۆک و هەڵمەتا ئینسان بەراورد بکا، قەت ناگاتە شێر و پڵنگ. باوەڕتان بێ پشیلەیەک جاری وایە مرۆڤێک دەخنکێنێ. خۆ ئەگەر سەیری وردبینی بکەی لەو ئاسمانەوە کرمێک لە ژێر زەویدا دەبینێ باڵندەو دێ دەیخوا بەڵام خوا دەفەرمێ ئیبراهیم دەفەرمێ خوای من ئەوەیە کە منیشی وەکو ئەو زیندەوەرە دروست کردووە فهو یهدینی هیدایەتیشی داوم هیدایەتی داوم دەزانم خوام کێیە دنیا چۆن بەڕێوە بەرم قیامەتم چی دەبێ پێشهاتەکانم چۆنن خوا هەر هەمووی هیدایەت داوم هیدایەتی داوم عیلمێکی پێ بەخشیوم کە بەهۆی ئەو مێشکەوە ئینسان ئەوەندە بەهێز دەبێ ئەوەی کە کام گیان لەبەری زۆر زۆر بەهێزە تۆ بە جیازێکی ئاوە بە یەک دوگمە چرکەیەکە و هەموو ئەو قورسایە بەرز دەکەیتەوە ئەوەی کەوا چەند چاوی باڵندەیەک تیژ بێت تۆ بە تلسکۆپێک مۆستێنەکاری ئاسمان دەبینی بە سارۆخێک ئەوەندە بەرز دەبێەوە لە کوڕەی زەوی دەچێت دەرەوە سەرمام کەشف دەکەی و هەوڵ دەدەی بۆ زیاتر بڕۆی ئەوەندە تەکنەلۆجیا لەبەر دەستی ئەم ئینسانەدا جا خوا دەفەرمێ ئەمە هەمووی هیدایەتی منە فهو یهدینی ئیبراهیم دەفەرمێ خوا هیدایەتی داوم تەکنەلۆجیایەکی پێشکەوتووی ئەم سەردەمە دایانگوت دنیا بۆتە گوندێکی بچووک دواتر کە ئینتەرنێت پەیدا بوو دنیا بوو بە ژوورێکی بچکۆلە لەناو ژووری خۆتدا ئێستا ئەگە ئینتەرنێتەکە لە موبایلێک بەستی دنیا یەک گیرفانی بچکۆلێ و هەر هەمووی وا لە گیرفانتدایە هەر هەموو دونیا لە یەک گیرفانی بچکۆلەدا کۆ دەبێتەوە جا فهو یهدین ئەی ئینسان ئا ئەم دەستکەوتە گەورانە ئەم عیلم و زانستە ئەم پێشکەوتنە بە هی خۆت مەزانە قورئان ئەوەندە وردە یەک وشە نییە زیاد بێ فهو دەبێت لەوێدا هەبێ هو یهدین خوا خۆی ئەم هیدایەتی پێبەخشیوم واللهی ئەبینین خوا نمونەی واقعیمان نیشان دەدا ئەندازیاری کۆمپیتەری هەبووە لە تاقیگەدا لە کاتی دروستکردنی ئامێرێکی زۆر پێشکەوتووی نوێدا سبحان اللە تەزویەک بە لاشەیا هاتووە بە پارچەیە قوماش هەڵیانگرتەوە بردویانەتە ماڵەوە لە فلیما زۆر جار بینیومە ئا ئەو ئەندازیارە دکتۆرای هەبووە لە هەندەسەی کۆمپیوتەرە نازانێ ئاوەکەی بۆ دادەنێن سبحان اللە نازانێ بیخواتەوە ئەبێ دەمی بکەنەوە نوێکێ بە کەوچک بیخوا ئەمجا بە ڕێژە بیدەنە چونکە حەتا مەعیدەیە تەقەی نازانێ بڵێ تێر بووم یەک پارچە گۆشتی شل ئەو ئینسانە لە یەک چرکە ساتە دەی ئەم هەموو علم و هیدایەتە ئەی ئینسان هی خۆت نییە بە هی خوای بزانە مامۆستایەکی گەورە هەبوو لەم کوردستانە دوو سێ ساڵ لەمە وەرۆفاتی کرد مامۆستا مەلا محەممەدی هوڕێنی پیاوێکی زۆر عالم بوو لە فەقێیاتیدا هەموو قورئانی لەبەر کرد بوو سبحان الله هەموو قورئان حافزی هەموو قورئان بوو لەم سەر بۆ ئەو سەر حەوت سەد حەدیسی پێغەمبەری صلی الله علیه وسلم لەبەر بوو بەوەی کە چێ ڕیوایەتی کردو و چێ لە دەمی پێغەمبەر صلی الله علیه وسلم بیستووە واللهی زۆر گەورەیە حەوت سەد حەدیس بە ڕاوی مەڕویەوە سبحان الله لە مزگەوتەکەی خۆیدا دوای ئەوە دێتەوە بۆ ماڵەوە ئەڵێ تەزویەکی سارد بە لەشما هات نوێژەکەم بۆ نەکراو هاتوومەوە ماڵەوە ڕامکێشن لە دوای ئەوە سبحان الله مشکی سفر دەبێتەوە هیچی لەبیر نامێنێ هیچ شتێک تەنانەت نازانێ ناوی چییە ئەو هەموو دۆست و مامۆستا و ئازیزە نازانێ ژنەکەی ناوی چییە ئەمە مناڵەکەی کێیە ئەوانەی مامۆستا دۆستان و ئازیزان و ڕەفیقان و دڵسۆزانی هێندیان پەرۆش دەبێ کە دەچنە لای ئەڵێن چێم نازانێ بڵێ ناشزانم هەر ئاوا دەکا ئەڵێ چی نازانم چییە دنیا چییە هیچ شی لەبیر نەماوە مێشکێک سفر بۆتەوە سبحان الله مامۆستا بەڕێزەکان دەفەرمون با نوێژەکانی بکە ئەڵێن چۆن بە کەس و کار و خێزان و مناڵەکان ئەڵێن با نوێژەکانی هەر بکە چونکە ما ئەهلی قیبلە بۆ بادا نەبڕێ مناڵێکی بچکۆلەی بۆ دادەنێن سوڕەتی فاتیحای لەبەرە ئەڵێ الله ئەکبەر ئەڵێ ئەوەندە یەزانی ئەویش دەگو الله ئەکبەر یەکسەر الله ئەکبەرەکەشی لەبیر دەچەوە وەری گرتووە ئەو هەموو بەخششە کەچی بە هی خوای نازانێ نعوذ باللە نایگەڕێتەوە بۆ لای خوا ئەڵێ خۆم زیرەکم خۆم مەردم خۆم شەهامەتم هەیە خۆم بڕوانامەم هەیە فهو یهدینی ئیبراهیم فەرمووی خوا دروستی کردووم و لە زیندەوەران جیای کردوومەوە و ئەو قودرەت و ئیدراک و دەسەڵاتی پێبەخشیوم هەر خۆی پێبەخشیوم والذی هو یطعمنی ویسقین ئیبڕاهیم فەرمووی خاڵی دووەم هەر ئەو پەروەردگارە هووە تەنها بۆ خۆی خواردنم دەداتێ و هەروەها ئاویشم دەداتێ لە تینوێتی و برسێتی ڕزگارم دەکا ئینسان هەوڵی هەرە گەورەی بۆ تێربوونی سکە باوەڕتان بێ ئەو هەموو کەسابەتەی کە دەکرێ هەموو بەرهەمەکەی دێتەوە سەر سفرەی خواردنەکە تێربوون و تێراوبوون هەمووی هەر ئەوەندەیە خۆ دوای چی کە دەکەی ئیبڕاهیم فەرمووی سەلامی خوای لەسەر بێ خوا بۆ خۆی ئەو نانەم دەداتێ خوا پێت دەبەخشێ لەو هەورەی کە دەڵێی پەشمەکە سبحان الله تارە بە ناوێ دەڕوا ئەڵێی پەشمەکە ئەم بارانە جوانە دادەبارێ سبحان الله ئەم تەرزەیە ئەم بەفرە دێ لەگەڵ ئەم خاکەیە تێڵاو تێکەڵاو دەبێ ئەم درەختە ئەم ڕووەکە دەیمژێ یەک قوڕاو دەخواتەوە واللە ئینسان بەس دیقەت بدایە یەک پارچە قوڕاوە لەو خاکەدا ئەم درەختە هەڵی دەمژێ ئەو میوە شیرنە لەو قوڕاوە پێشکەش دەکا ئەوە درەختە و هەر یەکە تامێکی هەیە هەر لە ترێدا بزانە چەند نەوە ترێ هەیە لە سێوا بزانە بزانە لە ئەڵێ لە کتێبێکە خوێندومەتەوە ئەڵێ بەس مۆز لە عالەمە لە جیهانە 2500 جۆری مۆز هەیە سبحان الله بەس لە مۆزە یەک شکڵە دوو هەزار و پێنج سەد جۆر تام و شکێوەی هەیە بەس لە مۆزە هەر لەو خاک و قڕەش وەری دەگرێ ئەوەیان سەوزەیە ئەمە کاتییە ئەوە درێژخایەنە ئەمە ساڵانە نوێ دەبێتەوە ئەوە ساڵی دوو بەرهەم دەدا دەی ئەمە هەموو خوا پێی بەخشیوی ئازایەتی ئینسانە بڵێ گەنمەکەم ڕۆ کردووە پەنا بەخواوە ئەم ساڵ چەندین پارچە زەوی گەنم دەغڵودان شین بوو ڕواژ وا بەڕەڵا دەکرێ کە خوا ئەو بارانەی لێگرتەوە کێ هەیە ئاویدا مەڵێ بە ئازایەتی خۆم گەنمەکەم چاند بڵێ خوایە بە ناوی تۆ چونکە حەتا دێتە عەمباری ماڵەکەمەوە هەر مووی هەریی تۆیە پاشان کە هاتە سەر سفرەی خوانەکەشت هەر خوا یارمەتی خواردنەکەت دەدا وەرە سەیری کە ئەگەر دانن نەبێ ئەگەر دانەکان بەم شێوە جوانەی ئێستا نەبوونایە ئەگەر لیکی ناو دەممان وشک کا پەنا بەخوا بەس ئەو کانیاوەی ژێر زمانەکانمان وشک کا لیک نەبێ وەڵڵاهی پارچە نانێکی ڕەقمان پێ قون نادرێ قون نادرێ پاشان سەیری سوریان چکە چۆن ئەم خواردنە دەباتە خوارەوە ئەی سەیری گەدەت کە یەک ترشێک هەیە لە معیدەی ئینسانە ئەگەر یەک تۆزی لێ دەربێنی دوو دڵۆپی لێ دەربێنی ئەڵێن گوێزانی بخە ناوە ئەو گوێزانە دەتوێنێتەوە ئەوەندە تیژە و ئەوەندەش بۆنی تیژە لە مزگەوتێکی ئامادە یەک قەترە لە ئەو زەرداوەی ناو معیدە بێتە ئەم مزگەوتەوە یەک بەشەرێکمان خۆمان ڕاناگرین بە ڕۆژی جومعەش هەموو ئەبێ ڕاکەین هیچیشی نایەتە دەرەوە ئەو پارچە گۆشتە خۆی خۆی ناتوێنێتەوە سبحان الله دوات سەیر ڕیخۆڵەکانت حتا ڕزگارت دەبێت سەیری گورچیلەکانت بەس جگەر مەعمەلێکە بەس جگەری ئینسان سێسەد ئیشی هەیە لە لەشی ئینسانە خوای پەروەردگار یەک خەلە لە یەکێک لەمانەدا بۆ دروستکا وەڵڵاهی خواردنەکە لێ تاڵ دەبێ هەموو خواردنی دنیا لەسەر سفرەت بێ یەک خەلە لەمانەیە دروست بێ نابێ دکتۆر محەمەد عەریفی، مامۆستایەکی زانکۆیە لە وڵاتی سعودیە، ئەڵێت سەردانی نەخۆشێکم کرد لە خەستەخانەیەکدا، لە کاتێکا سەردانی ئەو برادەرەم کرد سبحان اللە بینیم نەخۆشێک هاواری دەکرد ئەگوت توخوا فریام کەون چووم زۆر بەزەیم پێ هاتەوە وتم ئەوە بۆ وا دەکا وتیان برسیەتی ئێ وتم خواردنی بدەنێ وتیان هەرچی بیخوا لە ناو سپیا دەبێتە ئاگر وتم برا کورە تۆزێ شیری بدەنێ شیر زۆر شیفایە یەک تۆز سەمونی بۆ تێکشن و بە کەوچک بیکەنە دایە کورە کوتی یەک تۆز شیری خوارد و ئێستا وە حاڵیەتی حتا شیرەکە لە معیدە هەزم دەبێ ئەم خەستەخانە دێنێتە سەر خۆی هەر کەوچکە شیری خواردوە پەنا بەخوا پەنا بەخوای پەروەردگار ئینسان کە لەسەر ئەو سفرەیە چۆن سەد جار نەڵێ خوایە شکر بۆ تۆ ئەمە ئازایەتی من نییە کە پەیام کرد ئەوە پەیام کرد ئەی چۆنی قوت دەدەم ئەی چۆن هەزمی دەکەم ئەی چۆن لە پاشماوەکەی ڕزگارم دەبێ خوا بۆ خۆی نانمان دەدا و بەخوا ئاویشمان دەدا ئا ئەم بارانە لەو ئاسمانەوە نەبارێ بەڕێزان ها خوا چۆن نیشانمان دەدا هێزێک هەیە دەسەڵاتێک هەیە تێراومان کە ئاوی ژێر زەویمان بۆ بژێنێتەوە نەخێر ئەمە هەمووی هی خوایە وإذا مرضت فهو يشفين حضرت إبراهيم فرموي کاتێک نەخۆش دەکەوم هەر ئەو خوایە شیفام دەدا سبحان اللە لە ئەدەبی پێغەمبەران بەرامبەر بەخوا بۆ ئەوەیان دەڵێ خوا نان و ئاوم دەداتێ خوا دروستم دەکا و ڕێم نیشان دەدا و هیدایەتم دەدا بۆ ئەمەیان دەڵێ کاتێ بۆ خۆم نەخۆش کەوتم خوا شیفام دەدا هەر بۆ خۆی شیفام دەدا ناڵێ کاتێ خوا نەخۆشی خستم خۆ نەخۆشیەکەش هەر بەدەست خوایە ئەوەندە ئەدەبی هەیە لە خزمەت خوادا نەخۆشی کە خراپ و ناڕەحەتیە پاڵی ناداتە لای خوا دڵی نایە بێ ئەدەبی لە خزمەت پەروەردگاریا بکا نەک پەنا بەخوای وا تۆزە نەخۆش بە خوا بۆ لێکردین خوا بۆ هەر ماڵی ئێمە نەخۆشی هەیە ئەوە ئەدەبی مسلمان نییە ئەدەبی پێغەمبەرانە خوا کاتێ خۆم نەخۆش کەوتم فهو یشفین شیفاکە هەر بەدەست تۆیە شیفام دەدەی بەوەی سستمی بەرگری لەشت بۆ داناوم ئا ئەو دکتۆرە بەڕێزانە ئەزانن ئەم سستیمی بەرگری ناو لەشمان نەبێ هەر یەکێک لە ئێمە بەشی یەک سەعاتی ژیانی سەر ئەم زەویە ناکەین لەناو لەپی دەستا چەندین غودەی عرقکردنەوە هەیە میکرۆب لەناو دەبا بۆ ئەمە لە پشتی دەستا نییە لە بەری دەستایە چونکە بە بەری دەستە تۆ خواردن دەگری چەندین تۆقە لەگەڵ خەڵکی خراپ لەگەڵ کەسی نەخۆش جاری وایە خواردنەکە میکرۆبی پێوەیە هەر کە گەیشتە دەستت یەک عەرەقە دەردەدا و تاقیمی دەستت دەکا بەبێ ئەوەی ئاگات لێبێ کە گەیشتە ناو دەمت ئەو لیکە سەدان مادەی تێدایە کە میکرۆب دەکوژێ بۆی نەچێتە معیدەتەوە لە معیدە بۆی نەچێتە ڕیخۆڵەتەوە سیستمی بەرگری لەش خڕۆکە سپیەکان یەک کۆمەڵ فیداکار پەلاماری میکرۆبەکانی ناو لەشی مرۆڤ دەدەن دەیخوا تۆ شیفات داوم من بەردەوام معڕزم بۆ نەخۆش بوون بەڵام پەروەردگارە تۆ ناهێڵی بەو سیستمی بەرگری لە شەی کە هیوا هەیە تا دەژمرێ نازانێت چییە چونکە نەی خوێندووە وەکو دکتۆرە بەڕێزەکان و ئەهلی طب لێی نازانێت هەر نازانێت چییە خوا ئەو خەڵاتەشی لێ ناستێنێتەوە پاشان ئەو هەموو خواردەمەنیە ئەو هەموو سەوزە و میوەیە زۆربەی هەلە زۆری شیفایە باوەڕتان بێ هەمووی شیفایە هەمووی ڕەحمەتەوە دێتە لەشی تۆوە پاشان قورئانەکە بۆ خۆی شیفایە ئەی ئەم زانستی دکتۆرییە ئەم عیلمە جوانە کە بەم دکتۆرانەی بەخشیوە پەروەردگار هەمووی لە خزمەتی مرۆڤایە دەی خوایە ئەم شیفایە هەر بە تۆ دەنێردرێ واللهی جار هەیە پەروەردگار شیفا لە شتێکی چاوەڕوان نەکراودا دەنێرێ ئافرەتێکی بەڕێز جمعەی رابردوو بوو لە مزگەوت ڕۆیشتمەوە زۆر بە حیا و حرمەت و بە ئەدەبەوە داوای ئەوەی کرد یەک پرسیارێکم لێ بکە وتم خوشکەکەم بەم گەرما لەسەر جادەمەوەستە فەرم وەرە ماڵەوە دکتۆرێکیان زۆر وردبینانە پشکنینی بۆ کردم نۆ فەحسی خوێنی بۆ کردم ئەشعەی بۆ گرتم وتی لە بینی هەردوو مەمکتا لوویەکی گەورە دروست بووە ئەبێ سنگت بقەڵێشین و ئەو لۆ دەربێنی ئەنا بۆیە ئاوا تەنگە نەفەس دەبی و کاریگەری بۆ سەر سیەکان و بۆری هەناسە و خواردنت هەیە لەوە ئەچێ وا بڕوا خواردنەکە ئیتر نەڕواتە خوارەوە پارو پێ قون نەدرێ وتم بۆ خوا ناوێرم خۆم عەمەلیات کەم وتی ئەوەیان ئارەزوی خۆتە بەڵام من بیرم لە پارەکەی دەکردەوە کە پارەکەشمان نییە و ئەم ئامۆزایان ئا ئەمەی پێکردم ئەم عیادانە ئەی پارەی عەمەلیاتەکە لە کوێ بێنم ئەی چۆن لەسەر جێگا کێڵە چاک ئەبمەوە زەلیل نابم ئەڵێ هاتمەوانە و زۆر لەخوا پاڕام وتم خوا فریامان کەوی من کەسێکم نییە تۆ نەبێ یا ئەڵڵا خوا ڕەحمم پێ بکەی وەڵڵای وتی سوێندی خوا وتی شەو لە خەوما کەسێ هات وەلام وتی پاڵکەوە سنگت عەمەلیات دەکەم وتی، تەواو بوو، عەمەلیاتەکەت کۆتایی پێهات، تۆش ئەم مەڕە بکڕە، هەوەندەی توانات هەیە بەسەر فەقیر و هەژارانی بەخشەوە، سەدەقەی بکە لە شوکرانەی خوادا. وتی، لە خەوەکەما وتم، خوای پەروەردگار، ئەم مەڕە نەزر بێ بیکەم بە نەزر و خێر لە پێناوی تۆدا. سبحان اللە، وتی، لە جومعە ئەم مزگەوتەم بەبیر هاتەوە، وتم، وەڵڵایی لە فڵان شوێن لای فڵان کەس جومعەم کردووە باسی نەزری کردووە کە نەزر خراپە، خوایە پەشیمانم نەزر نەبێ هەر سەدەقەی سوننەت بێ. وتی لە خەوەکەما ئاوم بە بیر هاتبۆوە خەبەرم بۆ وتی سەر سنگم دەکزایەوە سبحان اللە سەر سنگم دەکزایەوە چاوەڕێم کرد تا بەیانی بۆ هەستام دەست نوێژم کرد و چەند ڕکات شەو نوێژم کرد و زۆر لە خوا پاڕام وتم ئیشەڵڵا کۆتایی پێ هاتووە بە کوڕەکەم ود لەگەڵ ماوەرە بۆ لای ئەو ئامۆزا جارشکە بچینەوە بچینەوە لای هەمان دکتۆر وتم وەڵاهی من حەز دەکەم دارشکە پشکنین و فەحسەکانم بۆ بکەیتەوە وتی پێویست ناکە تەنها عەمەلیاتە وتم حەز دەکەم وتی ئارەزووی خۆتە بۆی کردمەوە وتی زۆر سەرسوڕهێنەرە ئەم کۆمەڵە حەپەی بۆم نووسیوی ئیشاءاللە خوا کردوونی بە شیفا لووەکە نەماوە تواوەتەوە ڕزگارت بۆ عەمەلیاتەکە کۆتای پێ هاتووە وتی هاتمەوە وتی بە کوڕەکەم وتم توخوا بڕۆ مەڕێک بکڕە جا پرسیارەکەی ئا لەوێدا بوو وتی هاتۆتەوە بزنێکی زۆر قەڵەوی کڕیەوە مەڕەکەی وەکو پێویست دەست نەکەوتووە مامۆستا مەڕەکە ئەمە باشە لە جیاتی مەڕەکە وتم بەخوا خوشکی من چیان نیشان داوی هەر ئەوە بکە خوا ڕحمێکی گەورەی پێکردووی لە سەقەڵاشنەوە ڕزگار بووە بە پارچە حەبی دکتۆرێک کە دکتۆرەکە هەمەشی هەر لەبەر دڵخۆشی داوەتێ ئەینا دڵنیا بووە کە ئەو لووە گەورەی ناو سینا بە پارچەیە دوو پارچە حەب ناتوێتەوە ئەبێ نەشتەرگەری گەورەی بۆ بکرێ فهو یشفین کە خوا شیفای نەر خۆشم نازانی چۆن دێ دە یا ربی خوا لەم کاتەدا لێ دەپاڕێنەوە ئەوەی نەخۆشە ئاوا شیفای بەخێری بۆ بنێری یا اللە لە کتێبە مێژوویەکاندا بەسەرهاتێکی عەجیب هەیە سەرسوڕهێنەر کە خوا شیفای بۆ نەخۆشی نار فهو یشفین کاتێ نەخۆش کەوتم پەروەردگارە ئیبراهیمی باوای پێغەمبەران ئیبراهیمی قدوە و چاوساغمان دەفەرمێ هەر تۆ شیفاکە دەنێری فهو شیفا حەسرە لە خوادا هەموو دکتۆر و دەرزی و دەرمانی دنیا سەبەبێکە فهو بەس بۆ خۆی ها قورئان ئەو هوای بەکارهێناوە ئەوە حەصرە شیفا بەس لە ئەڵڵادا نەچی وابزانە شیفا بەدەست کەسی ترە پەنا بەخوای پەروەردگار پیاوێکی نابینا پیاوێک چاوەکانی لەدەست دەدا بە پیری چۆتە تەمەنەوە و سبحان الله چاوەکانی نابینا دەبن ئەو سەردەمە دکتۆری چاو ئەوانەوە ئێستا نەبووە پیاوێکیش سبحان اللە دەچێتە مەیلەو تەمەنەوە و ئەژنۆکانی دەست دەکەن بە لەرزین و سبحان اللە لە قاچ لە ئەژنۆوە بەرەو خوار لە کار دەکەوێت ئەویش لەسەر جێگا دەکەوێت دوو زەلیل ئەم نابینا ئەم بێ قاچ و شەلەل لێدراو هەردووکیشان سبحان الله بێ کەس ئەم دوانە سەر بە یەکەوە دەنێن ئەگەر مسلمانی هاوکاریان بکە و یارمەتیان بدە ئالە دەرگای مزگەوتێک بۆ خۆیان بە یەکەوە دانیشن کابرای نابینا ڵە بەخوا حەیف من قەت سواڵم نەکردووە کابرای تریش دەڵێت بەخوا منیش بە عومری خۆم دەستم لە کەس پان نەکردووەتەوە ئای زەلیلی و داماوی چیمان پێ دەکا چاوەڕێی نانێکی خەڵک بین کابرای نابینا ئەڵێ بۆ تەکبیرێک نەکەی من دەستم زۆر ڕاستە لە تیر و کەوانە ئەڵێ من بەهێزم من توانای قاچم زۆرە بۆ نایی بتخەمە سەر کۆڵم و بە یەکەوە بڕین بۆ ئەو شاخ و چێوە بەڵکو شتێک پیاکەین بۆ خۆمان بیخۆین با محتاج بە دەستی خەڵک نەبین و ئەوەندە سوال نەکەین کابرای شەلە لێدراویش کە قاچی ئیش ناکا ئەڵێ خۆ من بەس قاچم ئیش ناکا ئینا لە سەر و سنگ و دەستان عەیبم نییە وەڵڵاهی ڕاوچییەکم تیر و کەوانم باشم پێ بێ لە ماڵیشەوە هەمە جاران ڕاوچی بووم هیچ شتێ بە خەسار نادەم والله ئەگە خوا دەکات تۆ لەم کەیە سەر کۆڵ بە هەردووکمان نەفەرێکمان لێ دەرەچێ با بڕۆین پشت بەخوا سبحان الله ئەچن سەیرەکەن ئاسکێک، بەچکە ئاسکێک ڕاو کراوە، پێشتر ڕاوچییەک برینداری کردووە بۆی نەگیراوە، دێتە بەردەمی ئەوان و دەکەوێ. ئەکەوێ و کابرا ئەڵێ دامبەزێنە، خێرا ببخە لایەوە، بەپەلە سەری دەبڕێ. سەری دەبڕێ و کەوڵی دەکەن و بە هەردووکیان بەملاولادا کۆمەڵە دار و چیلکە کۆ دەکەنەوە بۆی ئەو ژەمە لە گۆشتی ئاسک تێر بخۆن. سبحان اللە لەو کاتەیا مارێکی گەورەی ئەستوریش ئەویش بە برینداری و بە کەتەکەت دێ بەڵام زۆر ئەستور مارێکی ڕەشی ئەستور دێ بەرەو ڕویان کابرا هەر ئا دارێکی پێ دەکێشێ و سەری پان دەکاتەوە دەیگرێ قەدەری خوای پەروەردگار تموحی ئینسان چۆنە ئەم کابرای شەلە لێدراوە ئەڵە خۆ ئەم نابینایە نازانێ گۆشتی چ دەخوا وەڵایی با ئەم گۆشتە هەمووی بۆ خۆم بێ و ئەو مارە بۆ ئەو برژێنم ئەو چوزانێ چییە خوا سبحان الله جاری وایە ئەم ئینسانە ئەو تموحە پڕ نابێتەوە ئەو پارۆشی لێ چاو بوو کە بە شەریکی پەیدایان کردبوو بەڵام مەیلێکی خوای پەروەردگار جاری وایە ئا بەلە بە ئەما حیکمەتێکی تێدا بێ مارەکە دێنە خەڵشی دەکا و بۆی سوور دەکاتەوە ئەیداتە دەستی ئەڵەمە یەک پارچە نەرمەیە بیخۆ کابراش نابینا ئەز دەکا بە خواردن وەڵە خوا بە لەزەتە ئەویش بە خۆی گۆشتی ئاسک دەخوا کابرای نابینا کە لێ دەبێتەوە دەستی ڕۆناوی مارە برژاوەکەی بەدەداتێتە خوارەوە دەست بە دم و چاویا دێنێ و دەست بەسەر چاوەکان یا ڕەبی خوا حەمد و سەنا بۆ تۆ کە ئەم جەمە شتێرت کردین بەشی ژەمێ شەر گۆش ماوەتەوە سبحان الله چەوری ئەو ڕۆنە بەر چاوەکانی دەکەوێ چاوی دیارە پەردەیەکی تەنکی لەسەر بووە نابینای کامل نەبووە لەو کاتەدا ڕۆنی مارەکە بەرچاوی دەکەی و بەرچاوی ڕووناک دەبێتەوە ئەو پەردە لا دەبا ڕۆنی مارەکە تیژە بێ لایە باو چاوی دەکاتەوە سیرەکە کلکی مارێک بەدەستیەوەیەتی ئەڵێ هەیخوانە ناز تۆ خیانەتت بە من کرد ئێمە شەریک بووین تۆ گۆشتی مارت دەرخواردی من داوە دارێک لەوێ دەبێت کە بۆ گۆش برژاندن هێناوێنە هەر هەڵی دەگرێ و بە هەردوو ئەژنۆی کابرای شێشەکە لەوێ دانیشتووە سبحان الله کابرا لە تاوی ئازارەکە هەموو قاچەکانی دەکەونە جوڵە و خوێنیان بۆ دەچەوەش بە پێی خۆی ڕادەکاتەوە قاچەکانی چاک دەبنەوە وإذا مریضت فهو یشفین پەروەردگار پشتی پێ بەستە خۆی کە شیفای نارد ئینسان تەحەیور دەمێنێت چۆنی ئەم شیفایە نارد و بە چ شێوەیەک ناردی والذی یمیتنی ثم یحین حەزەت ئیبراهیم لە کۆتایە دەفەرمێ پەروەردگاری من ئەو زاتەیە دەمرێنێ و پاشان زیندوم دەکاتەوە لێرەدا هوە نیە چونکە کەس گومانی نیە لە مردن ها سبحان الله قورئان چەند وردە لێرەدا هوە دووبارە نەبووتەوە خوای من هەر هەر بۆ خۆی دەمریانە کەس گومانی نییە لە مردن بەڵام زۆر کەسێ گومانی لێ هەیە لە زیندوو بوونەوە ئەگەر کابرا بڵێ ئیمانم هەیە تخوا ئەبێن هەیە بەم ڕۆژی جمعە ئێستا نوێژ ناکە هەیە ئەوەندە تەکەبور و لوتی لە ئاسمانە ئەم عالەمە بە مێرولە دەزانێ ئەمانە نعوذ بالله بڕوایان بە زیندووبوونەوەی دوای مردن نییە حەزرەت ئیبراهیم فەرمووی من خوای خۆم وا دەناسم دەمرێنێ دوای ئەوە ڕوحم بە بەرا دەکاتەوە زیندووم دەکاتەوە جارش کە نامرمەوە والله ئەمڕۆ خوای پەروەردگار ڕەحمێکی لەگەڵ ئەم مرۆڤایەتیە کردووە بەم چاوی سەری خۆمان ئەگە ئینسان خۆی نابینانەکە واللهی مردن و ژیان و زیندووبوونەوە بە چاوی خۆت دەبینی لە دوو شتە یەکەم سەیری ئا ئەم بەهارە کە ئێستا کە ڕۆژانیشی ئاوا جومعە خوا فەزلی لەگەڵ ئێمە کردووە کە لە ماڵی خوا کۆبووینەوە بە هەزاران کەسێ لەم دەقە سەعاتەدا ئێستا ناشکوری خوا دەکا لەسەر ئەو فەرشی خوا دانیشتووە ناشکوری خوا دەکا و سوزدەش بۆ خالیقی نا بە پەنا بە پەروەردگار دەگرین ئەم ئەم جیاوشکەی کە بە چاوی خۆمان بینیمان لە زستانە ئەخە تەڕایەکی بە حاڵ تێدا ماوە پوشێکی وشک بە یەک شقارتە هەمووی دەسووتا ئەها چۆن خوا زیندووی کردەوە لەشی ئا ئەم ئینسانە خۆشەویستان لە خانە پێکهاتووە. سەد هەزار ملیۆن ملیۆن خانە لە جسمی هەر یەکێکماندا هەیە. کورتری کەینەوە سەد تریلۆن خانە. سەد تریلۆن خانە لە لەشی ئێمەدا هەیە. خانە ئەوەندە وردە سەد و چل جار گەورەی بکەی ئەمجا دەبیندرێ. ئەگەر هەزار ملیۆن خانە بە تای تەرازووی زێڕکێش بکێشی، هەزار ملیۆن خانە ئەمجا یەک غرام دەکا بە قەدەر دەنکە نیسکێک. کەچی سبحان اللە لەم خانە بچکۆلەدا پرۆتین دروست دەبێ مەخزەنی هەڵگرتنی موادی خواردەمەنی تێدایە ئامێری پاکردنەوە لەم خانەدا هەیە کونیلەی گەیاندن هەیە موەلیدەی دەرکردنی وزە هەیە لەم خانە بچکۆلەدا کە بە هەزار ملیۆنی ئەمجا غرامێک دەبێ ئەم هەموو دەزگا گەورە لەو خانە بچکۆلەدا خوا دروستی کردووە بۆیە ئەگەر یەک خانەی بەشەرێک بمێنێتەوانێ دەتوانێت کەشفی عیلمی لەسەر بکرێ بزانن ئەم ئینسانە کێ بووە لە یەک تاڵەمویە لە یەک خانەیە ئەزاندرێ فڵان کەس نەوەی فڵان کەسە یان نا چونکە هەموو مواسەفاتەکانی ئەو ئینسانەی هەڵگرتووە خوا دەفەرمێ سەیری لەشی خۆت کە ئەم لەشەی تۆ بەردەوام لە مردنایە دەمری و زیندوو دەبێەوە بەبێ ئەوەی هەست بە خۆت بکەیت بۆی با لە قیامەتا حجە نەمێنێ نەڵێ خوایە بە چاوی خۆم نەمبینی چۆن دەمرم و زیندوو دەبمەوە دەتخوا با لە ڕووی زانستیەوە سەیرێکی لەشی خۆمان بکەین سبحان الله ئەم لەشەی ئێمە ئەم خانانەی پێست کە خوا بۆی دروست کردوین لە ماوەی سێ سەعاتە ئەم خانانە دەمرن خانی زیندوو جێگایان دەگرێتەوە نابینی کە دەچی بۆ حەمام وەرە ماوەی یەک دوو ڕۆژ لە هاوینا خۆت مەشۆ کە سەیەکە یەک ڕایەک پارچە سڵکی لێبووتەوە ئەوە هەموو خانە مردووەکانن کۆبووتەوە بۆیە سەیری نوێژەکان بەینەکانیان چەند نزیکە، بەتایبەت دەموچاو، پێستی دەست، قاچەکان کە بەدەرەون و زۆر بەکاردێن، هەر دوو سێ هەر سێ سەعات چوار سەعاتێ جارێ دەبێ تۆ دەستنوێژێ بگری، بۆیە چاک وایە قەت دەستنوێژێ نوێژێ شکەی پێ مەکە، دەستنوێژ هەڵگرەوە با ئەو خانە مردوانە لە لەشت بڕۆنە دەرەوە. ئەها نوێژەکان چەند لێک نزیکن دەستنوێژەکان تازە و جوان بن ئەم هەموو حیکمەتە گەورەی تێدایە خانەکانی ڕیخۆڵەمان لە ناو ڕیخۆڵەدا ئەو پیساییە دوول لە ڕووتان کۆمەڵێک مادەی سودبەخشی تێدا ماوە ئەو ڕیخۆڵەی ئەو مادە سودبەخشە دەمژێ بە فێڕۆ نەچێ چی بە عەمەل نەماوە ئەوە فڕێداتە دەرەوە لە هەموو چل و هەشت سەعات جارەکە ڕیخۆڵەکانمان خوای گەورە پەردە پۆشەکەی بۆ تازە دەکاتەوە کلی چل و هەشت سەعات جارێک خوای گەورە عەمەلیاتێکی ڕیخۆڵەت بۆ دەکا ئەو پەردە لا دەچێ و پەردەیەش کە دێتە شوێنی ئەینا هەموو کلیلەکانی ڕیخۆڵەمان دەگیرا خانەکانی زمان موتامکردنمان سبحان الله بابەتێکم خوێندەوە ئەڵێت ناوەڕاستی زمان تامی هیچ ناکا ئەوەی کە تام دەچێژێ ئەم لاولای زمانە لەگەڵ دواوەی زمان بۆ ناوەڕاستی زمان خوا تامی هیچ ناکا چونکە زۆربەی جار دەسووتێ شتی بەردەکەوێ با لە هەستی چێشکردن بێبەش نەبی ئەم لاولاکەی بە ساغی دەمێنێتەوە تۆ بە زۆری ناوەڕاستی زمانت دەسوتێ ئەو ناوەڕاستی زمانە تام ناکا هەموو زمانەکەی ئێمە حەول ڕۆژ جارێک خوا ئەم پەردەی تامکردنەت بۆ دەگۆڕێ بۆی وەڕز نەبی لێ تامکردنی خواردن هەموو حەو ڕۆژ جارێک خڕۆکە سوورەکانی خوێنمان سەد و بیست و پێنج ڕۆژ جارێک دەمرن و خڕۆکەی تازە دێتە شوێنیان سبحان اللە زاناکانی طب دەفەرموون پێنج ساڵ لەم سەر زەوی عمرت هەبێت دڵنیا بە یەک خانەی مردوو لە لەشی تۆدا نەماوە مردووی و جارش کە سەر لە نوێ زیندوو بوویەوە پێنج ساڵە هەموو لەشت لەشێکی تازەیە تەنها دڵ و مێشکت خانەکانی نامرن چونکە وان بۆیە زاکیرەمان دەڕۆی یان هەستی ناو دڵ و خۆشەویستیمان بۆرانبەرەکانمان نەدەما تخرج الحی من المیت و تخرج المیت من الحی پەروەردگار دەفەرمێ لە زیندوو مردوو دروست دەکەم لە مردوو زیندوو دەروست دروست دەکەم جاران دەیانگوت لە پیاو چاک فاسق دەبێ و لە فاسق وەلی دەبێت علمای کۆن ئەوا تەفسیریان دەکرد ها ئەم قورئانە چەند گەورەیە هەتا علم زیاد دەکە ئەمجا ئەزانی خوا مەبەستی چییە لە خانەی مردوو خانەی زیندوو دروست دەبێ لە خانەی زیندوو خانەی مردوو فڕێداتە دەرەوە ئەوە تەفسیرە عیلمیەکەیەتی دە بەم چاوانەی خۆت دەیبینی چۆن ئەم جسمە دەمرێ و خانەی تازە دێتە شوێنی وەڵڵاهی دوای ئەو مردنە کە دەمانخەنە قەبرەوە ئاوا خۆ ڕۆحمان بەبەرا دەکاتەوە ئاوا زیندوو دەبینەوە ئەی خۆش بە حاڵی ئەو کەسەی کە بینی خۆشە لەگەڵ خوای پەروەردگاریدا کە لە قەبرا یەکسەر دەڵێ اللە ڕەبی اللە پەروەردگارمە ئەوەندە لەگەڵ خوا بەینی خۆش بووە هەر یەکسەر دەڵێ اللە ربی اللە پەروەردگارمە محمد پێغەمبەرمە ئیسلام ئاینمە با خۆمان ئامادەکەین بۆ ئەو ڕۆژە کە لە نەبوونەوە خوا دروستی کردین هیدایەتی داین خواردن و خواردنەوەی پێبەخشین نەخۆش بووین شیفای داین پەروەردگار هەمووی پێبەخشیوین دەشتینەوە قاپی ڕەحمەتی خوا زۆر پرسیار لێمان لێ دەکرێ مامۆستایەکی بەڕێزی زانکۆ فەرمووی ئەمە بۆتە بابەتێکی گەرم و گوڕ لە ناو قوتابیانی زانکۆ و پەیمانگاکاندا دەوروژێندرێ ئەی خەڵکێک دەڵێ مامۆستا ئێوە ئەمە چەند جمعەیەکە باسی خوا دەکەن ئەی بۆ خوا نابینم ئەی خوا چۆنە ئەی شکڵی چۆنە ئەمە پرسیارە و دەکرێ وڵامی ئەو پرسیارە حەساس و گرنگە بە پشتیوانی خوای تاک و تەنها ئەگەر مەیلی لێبێ و تەمەنمان لەسەر خێر باقی بە و ویستی لەسەر بێ هەڵی دەگرم بۆ جمعەی داهاتوو بە پشتیوانی خوای پەروەردگار یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوا هیدایەتمان بدەی خوا ئێمە تۆمان ناسیوە شکرت دەکەین خوا ئەو خوا ناسینەمان بۆ زیاد کەی پابەند بین بە ئەمر و فەرمانەکانی تۆوە لە بێشەرعی و نەهیەکانت خوا دوورمان خەیەوە گەورەی خۆت یاڕەبی خوایە ڕوومان کردۆتە ماڵەکەی تۆ دەستی بەندایەتیمان بۆ لای تۆ بەرز کردۆتەوە بەزەیت پێمان دابێتەوە خوایە بارانی ڕەحمەتت بەسەرا باراندی دڵخۆشت کردین بۆمان زیاد کەی یا ئەڵڵا خوایە ئەو گژ و گیایە بەدەست تۆیە زیندوو بوونەوەی ئەوەی فەوتاویشە خوایە ڕەحممان بەسەرا بارێنی بجارش کە بۆمان شین کەیتەوە یا ڕەبی خوایە ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری یا ڕەبی خوایە ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری یا ڕەبی خوایە ئەوەی مردووە لە گوناهی خۆش بی ئەوەی مردووی لێ مردووە سەبوری بەدڵ و دەروونی بدەی ومن التوكل إلا عليك ومن الرضا إلا عنك ومن الطلب إلا منك ومن الرجاء إلا ما في يديك إلهي